زیپکە و پەڵە و ڕەشی و خاڵ و مەساج کردنی دەموچاو ئەمانە حەرامن یا گوناهن جوانکاری بۆ لوت برا بەڕێزەکانم یعنی نەک هەر لوت هەر ئەندامێکی لاشەی تۆ کە مشەوه بێت کە شتێکی طبیعی نەبێت جا کەسێکە لوتی هەر زۆر گەورەیە طبیعی نییە ئەوە پەنجەی زیادی هەیە بۆ نمونە گۆشتی زیاد لێرەیەتی مەثەلا یا لوتی خوارە بۆ نمونە ئەگەر تعدیلی بکاتەوە ڕێکی بخاتەوە ئەو گوناه نیە ان شاء الله ئەمما شتێک کە لە سنووری طبیعی دایە لە سنووری ئاسایی دایە تۆ بڵێ وەڵام من دەمێ وەکو فڵانە کەس بم خۆم کەمە کچە دەیە خۆی بکاتە مەلیکە جەمال نازانم کوڕە دەیە خۆی بکاتە چی ئەوە جایز نییە براکە ئەوە جایز نییە هەنی لوتی تۆ لوتی من لەوە یەکو یەک بێ وەڵام من دەمێت تۆزی بچووکتری کەمەوە ئەوە جائیز نیە و حەرامە براکەم ئیلا وتمان شتێک کە چی بێ مشوه لوتیەتی بۆ نمونە خوار بۆ جایە لە حادیتەیەکدا یا بە هۆکارێکەوە مەتەن لوتی دیواری لوتی خوارە ئێسقەکەی خوارە ڕاستی دەکاتەوە ددانێکی خوار دەرچوە ڕاستی دەکاتەوە بۆ نمونە گۆشتی زیادە هەیە ئەم تەرت ئەمانە بە هەر حاڵ ئەمما زیاتر لەوە زێدە ڕەویکردن جائیز نییە پاککردنەوەی دەم و چاو لە زیپکە و ئەو جۆرە شتانە ئاساییە ان شاء اللە تعالی کە مەبەستت ئەوە بێت ئەمما مەساجی دەم و چاو نازانم بەخوا مەساج چیە براکەم من دەفەرمێ لە ئەفریقا چەندەها کەس بەدەست برسێتیەوە دەناڵێت و دەمرن لە برسا ئەی چۆن خوا ڕزقیان ناداتێ دیارە ئەجەلیان هاتوو وتمان کاتێک کە مرد دیارە ئەجەلی هاتووە برا ممکنە مومکینە ئەجەلی نەهات بێت بەڵام لە برسان بمرێت شتی وا دەبێ برا شتی وا نابێ خی گەورە نووسیوێتی فلانە کەس کەی دەمرێت تەوا ئەو جاکە کەی دەمرێت شتێکی بۆ ڕێک دەخە ئەمما بڵێ وڵا ئەجەلی نەهات بوو بەڵام برسی بوو لە برسان مرد دەنا ئەگەر نانی بۆ هاتپاوە دەژیا زیاتر بە هەڵەدا چوی دوانی براکەی من ئەو جا ناڵین وڵا فەقیرێتی نییە ناڵین فەقیرێتی نیە فەقیری هەیە برا چۆن نییە کەسێک هەیە دەڵێ باوەڕم هەیە بە خوا بەڵام باوەڕی بە پێغەمبەر و قورئان نیە لەبەر ئەوەی دەڵێ خوای گەورە با خۆی قسەمان لەگەڵ بکات چ پێویستی بە پێغەمبەرە جوابی چۆن بێ بۆ ئەو کەسە ئەو کەسە اضل من حمار اهله لە گوێدرێژێک گومڕاترە خۆتی پێوە ماندوو مەکە کە خۆی بەوە بزانێ وەڵا دەبێ خوای رب العالمین لەگەڵ ئەو قسە بکا جا پیسێکی وەکو تۆ نەجیسێکی وەکو تۆ هی ئەوەی خوای گەورە قسەی لەگەڵ بکا بێگومان احسنت بارک الله فيك یعنی هەر یەکێک لە ئێمە یعنی پادشایەک مەسئولێک ڕئیسێک نایە قسەی لەگەڵ بکە ئایا کول یەکێک لە ئێمە بۆ نمونە سەرۆکی ئەم وڵاتە تاک تا قسەمان لەگەڵ دەکا یا ئەمرێک دەردەکا و لەگەڵ پەرلەمانە و لەگەڵ وەزیرانە و لەگەڵ کێ کۆ دەبێتەوە بڕیار دەردەکا وردەور دەگاتە ژێر خۆی دەگاتە ژێر خۆی بەم شێوازە تۆ بڵێ وەڵا من تەواو ئەمرەکانی ئەم وڵاتە جێبەجێ ناکەم بۆ چکە سەرۆکی وڵات لەگەڵ من خودی خۆی نەهاتۆ بە من بڵێ تۆ ئەوە بکە کوڕە دەشگیرێت و تێشت هەڵدەدرێت و تێگەیشتی سوچیش دەکرێت و هەر تۆش مەزمومیت چیە وەڵا خودی سەرۆک نەهاتوە لەگەڵ من نەیوتوە تۆ دەبێ ئەگەر ئیشارەتی سور هەڵکرا لە ترافیک لایت بوەستی ناوەستم تا خۆی نەیە پێم نەڵێت ئێ مەوەستە بزانە چیت بەسەر دێت صلی اللە وسلم علی رسول اللە والسلام علیکم ورحمة اللە فاسألوا أهل الذکر